شەهرەزاد و تێجێڕنەوە پیاوێکی خواپەرستی بەناوبانگ لە نێو بەنی ئیسرائیل هەبوو بە خۆگرەوە لە چێژەکانی ژیان ناسرا بوو نزاکانی بێ وەڵام نەئەمان هەر داوای بکردایە پێی ئەبەخشرا ئەم پیاوە بەو چێوانەوە بوو شەو نوێژیە کرد پەروەردەگاریش پەڵەهورێکی لە سەرسەری دانابوو بۆ هەر شوێنێک بچوایە لەسەر سەری بوو هەر پێویستی بە ئاو بواە بۆ خواردنەوە و دەست نوێژگرتن بۆی ئەباری ماوەیەکی باش بەم شێوەی ئەژیا تاکو وردە وردە خواپەرستی کەم بووە خوایش ئەم نیعممەتەی لێسەندەوە نزاکانیشی لێوەرناگرت ئیدی زۆری پەژارە پێخوارد زۆر پەشیمانی دۆڕاندنی ئەو کەرامەتەی بوو شەوێکیان لە خەونیدا پێیان وت بچۆ بۆ لای پاشای فلان مەملەکەت و لێی بپاڕێەوە تاکو لای خوا نزات بۆ بکە لای پەروەردگار ئێدی خوا پەڵە هەورەکەت ئەخاتەوە سەرسەر نزاکانیشت لای خوا گیرابێ ئەیژووتی ڕێی بەرەو پاشای خواناس ئەگرم دەست بە داوێنی کەواکەیەگرم نزان بۆ بکە کە خوا بم بەخشێ پەڵە هەورەکەشی بێتە سەرسرم ڕێگای سەخت و دوور چۆڵ و بیابان بەرە و لای پاشا و گەورەمانەگرم کابرا ڕێکی زۆری بڕی تاک و گەشتە شارەکە ئەم جا پرسیاری ماڵی پاشای کرد کە چووە بەردەم کۆشک لاوێکی زۆر قۆزی بینی لەسەر کورسێکی زێڕین دانیشت بوو جلوبەرگێکی نایابی لەبەردا بوو، سڵاوی لێ کرد، لاوەکە وەڵامی دایەوە، ئەمجا پێی وت، من پیاوێکی داماوم، ئەمەوێت بچمە لای پاشا. لاوەکە وتی، ڕێگا نادەم، چونکە پاشا هەفتەی ڕۆژێکی هەیە کە فڵان ڕۆژە، تیایدا خەڵکی ئەچنە لای، تۆش بڕۆ ئەو ڕۆژە وەرە سەردانی. ئەیش وتی سەیرە من پێم وتراوە پیاوێکی وەلی بۆ خوا ڕەخساوە کەچی وا دەرنەچوو شوێنەکەی جێهێشت چاوەڕێی ئەو ڕۆژەی کرد کە ئەو ڕۆژە دیاری کراوە هات چوومەوە ئەڕوانم خەڵکێکی زۆر لەبەر قاپی وەستاون منیش وەکو ئەوان چاوەڕێم کرد هێندەمان زانی وەزیرە کاتە دەرەوە بەرگێکی زۆر نایەبی گرانبەهای لەبەردا بوو چەند خزمەتکاری بەدواوە بوو ئەمجا پێمان وترا نۆرەمانە یەکە یەکە کراینە ژوورەوە وەستام تاکو و نۆبم هات کە چوومە ژوورەوە پێیوتم بەخێر بیت خاوەن پەڵە هەو فەرمودا بنیشە تاکو ئەم پەرژێتە سرت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزا گێڕایەوە خواناز وتی کە ئەمەم بیست بۆم سەلما کە پاشا وەلیە و پلە و پایی هەیە کە کاتی پاشایی ئەو ڕۆژە کۆتا بوو دەستی گرتم بۆ کۆشک و بۆ ماڵی خۆی بردم کە گەیشتم قلە ڕەشێکم بینی بەرگی جوانی لەبەر بوو شمشێر و قەلغانی بەدەستەوە بوو بەرەو ڕووی شاهات تاکو و فرمانەکانی بۆ جێبەجێ بکە ئەمجا دەرگایەکی بچکۆلەی بەدەستی خۆی کردەوە و دەستیشی بەدەستی منەوە بوو برد مێژوورێکی بچووکەوە بەڕێکی تیا ڕاخرا بوو ئەمجا دانیشتین ئەمجا ژنەکەی بان کرد کە وەڵام درایە و پرسی ئەزانی چێ میوانمانە ئەیژوتی ئا ئا ئەوە خاوەن پەڵە هەورەکەیە ئەمجا پێی و دووەرە ئێرە ئەم پیاوە خۆییە کە هاتە ژورۆژنچی وەکو مانگ جوان بوو ناسک و نازدار بوو ئەویش بەرگی خوری لەبەردا بوو پەچەی پۆشی بوو ئەمجا پاشاوتی حەزەکەی هەواڵی ئێمە بزانی منی ژوتم زۆریش پاشاوتی بنەماڵەکەمان بەرەو دوا کورسی پاشانی پێدراوە کەس و کارم مردوون تاکو و گەشتۆ تا حکومڕانی من منیش یەکەم جارویستم تەختی پاشایەتی جێبهێڵم و بدەمە چێو بۆ خواپەرستی دواتر کە بیرم کردە وتم نابێت نەبادا بەو کارم دووبەرەکی بکەوێتەوە و شەڕ و ئاژاوە بتەنێتەوە ئاین لە وڵاتدا لاواز ببێ بۆیەش بەرگی نایە بوو گران ئەپۆشم دەرگاوان لەبەر دەرگای کۆشکی حکومڕانی دانێم تاک و پیاوخراپان لێم بترسن پیاوچاکانیش ئاسوودە ببن ئەمەش ئامۆزای خۆمە و یارمەتی دەرمە بۆ خواپەرستی ئەوە تۆیش لای ئێمە بمێنەوە تاخوا خۆی بەزەی پێدابێتەوە هێندەی زانی قلە ڕەشەکە بارە قەددار خورماکانی هێنا و لەبەر دەرگای ژوورەکە بۆی دانان ئەمجا بردیانە بازار و بە قیراتێکیان فرۆشت ئەم جانان و پاقلیان لێکڕی و هێنایانەوە شەویش هەڵەسانەوە بۆ شەو نوێژ خوا پەرستیانە کردووە گریان چەند بەیانەک لە پاڕانەوەکەیان داوتیان خوایە ئەو پیاوەش کۆیلی خۆتە بەزەیت پێدا بێتەوە پەڵە هەورەکەی پێبدەوە خۆ تۆ توانات بەسەر هەموو کارێکدا ئەشکێ تاکو و بەیانەکیان مژدان پێدام کە خوا نیعممەتی هەورەکەی پێبەخشیومەتەوە ئیدی خواحافیزیم لێکردن وەکو جاران بۆ هەر شوێنێک بچوومایە شەهرەزاد وتی ئەجارنەوە خەلیفە عمەری کوڕی خەتاب خوا لێ ڕازی بێ سوپایەکی گەورەی ئامادە کرد بۆ جەنگی دژمنانی و نردی وڵاتی شەم گەمارەوەی چەند شوێنێکی قەڵاداریاندا سەرۆکی سوپای خاوەن قەڵایەکیان ئامۆژگاری کردن کە دوو برا لە نێو سوپا گەمارۆدەری خەلیفە عمەردا هەن گەربیان گرین یان بتوانین بیان کوژین ئەوە سەرکەوتنی جەنگمان مسۆگەر کردووە بۆیە سربازانی ناو قەڵاکە فڕوفێڵێکی زۆریان بەکارهێنا بۆ ئەو دووبرایە دواتر بۆیان ڕێکەوت و یەکێکیان کوشت و ئەوی تریشیان بەدیل گرت کە بردیانە بەردەمیر سەرنجێکی دا ئەم جاوتی گەر ئازادی بکەین مەترسیە بۆ خۆمان گەربی کوژین خراپتر بۆیە حەزەکەم ئەم پاڵەوانە بێتە سەر ئاینی نەسرانی ئەو سابێتە پشت و یارمەتی دەرمان بۆیە سەرۆک قەشەکەیان وتی قوربان من ئەتوانم لە ئاینی خۆی وەری بجێڕم و ببێتە نەسرانی چونکە کچێکم هەیە زۆر جوان و نازدارە هەربی بینێ شەیدای بێ ئیدی ناچارەبێ بۆ ئەوەی مارەی بکە بێتە سەردینمان ئەمجا دەستیاندا بەدەست سەرۆ قەشەوە ئەویش بردیەوە بۆ ماڵی خۆیان ئەمجا کچەکەی بان کرد و فەرمانی پێدا خۆی بڕازێنێتەوە کە هێندەی دی جوان و نازدار بوو ئەمجا ئێوارە خواردنی پێدا ناردە لای پاڵەوانە مسلمانەکە ئەویش کە خستیە بەردەمی لە بەرامبەریدا وەکو کەنیزە گوەستا و چاوەڕێی فەرمانی بوو پاڵەوانش سەری داخست کە لە نان خواردن بۆ خۆی بە قورآان خوێندنەوە خەری کرد ئەو کە دەنگیشی خۆش بوو بەم شێوەیە حەوت ڕۆژ کچی سەرۆکی قەشەکان خزمەتی پاڵەوانی مسلمانی کرد تاکو کارەکە وا کەوتەوە کچەکە حەزی لە مسلمانەکە کرد لە دڵی خۆی داوتی خۆزگە ڕێی پێدام لە سەردەستیدا ئەبوومە مسلمان ڕۆژێکیان کچە نەسرانی پێوت زۆر حەزەکەم بێمە سەردینت پاڵەوان وتی زۆر باشە ئەمجا ڕێوشوێنی مسلمانەتی و فەرزەکانی فێرکردن دواتر پێیوت حەزم لێ کردویت بم کە بەژنی خۆت پاڵەوان وتی منیش حەزەکەم بەڵامە بێت مەلایەک مارەمان کات و دوو شایەتی مسلمانمان لەگەڵدا بێ لەم ماڵەدا و بەم دەست بەسەری من دروست نییە تاکومارە بکەم بۆیە پیلانێک ڕێک بخە هەردووکمان لەم ماڵە بچینە دەرەوە پەیمانت ئەدەمێ لە تۆ زیاتر کەسی دی مارە نەکەم. کیژە جوانەکە چوە لای باوکی و پێیوت بابە کە پێم وت شوت پێکەم ڕازی بوو بێتە سەردینی نەسرانیان بەڵام ئەڵێت چاوم بەرایی نایەت لە شوێنێکدا ببمە مێرت و بێمە سەردینتان کە براکەمی تێدا کوژراوە ئەمجا وتی خۆم کەفیلیەکەم ئەگەر بچێتە دێیەکی دەوروبەر ئەوە بەژن و مێردی ئەیهێنمەوە سەرۆکی قەشە چووە لای والی شار و ئەمەی بۆ جێڕایەوە والی زۆری پێخۆش بوو ئەم جاڕێی پێدا ئەم جا بردیانن بۆ دەیەک کە شەویان بەسەرا هات خۆیان بۆ سەفەرکردن ئامادە کرد وەکو ئەم شعران بۆ وترابێ وتیان سەفەری دوورت لەبەرە وتم ئەو ئەرکەم دیارە لەسرە کە ڕێگام هەردەم هەردوو چێوان بێ میل بە میل ئەبڕم ئەو دەشت و دەرە بە عاشقی تۆ ئەڕۆم بەڕێوە ئەگەم بە یاوەری ئا ئەم دولبەرە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو ئەمجا ئەسپەکەشیان ماندوو بوو لە لای ئاوێکدا لایەندا دەست نوێژیان هەڵگرت و نوێژی بەیانیان کرد هێندەیان زانی غەڵبەغەڵبی خەڵک پەیدا بوو زرمەی چوار ناڵەی ئەسپ دەنگ و هەرای زۆر پاڵەوان وتی جاچی بکەین لەوە چێ لەشکری نەسرانیەکان بێ کیژە پرسی ئەوە ترسی مسلمان وتی بەڵێ کیژەوتی ئەرێ تۆ باسی هاوار بردنە بەرخوا و فریادڕەسی ئەوت بۆ کردم وەرە با لی بپاڕێنەوە پاڵەوانوتی ئافرین ڕازەکەی ئەمجا ئاوا پاڕانەوە هەمیشە خویە بە تۆ محتاجم گەر زێڕینیش بێت لە سەراتاجم پێویستی گەورەم هەر تۆی خوددایە بێ لە سای تۆ لای کەسێ ناچم خەوت بە بەزەی و بەخشندەی بەڵام نوقمی گوناهم کە ئەیدەم باجم لە کاتێکدا کە پاڕانەوە دەنگی حیلەی ئەسپ و هاواری سوارە چەکداران زیاتر نزیک ئەبەوە گوێ لە دەنگی برا شەهیدەکەی بۆ ئەیوت براجان بێخم بە ئەوانە فریشتەکانن هاتون شایەتی مارە بڕینی ئێوە بن خوا بە ئێوە دڵخۆشترە و ناوتان دێنێ ڕێگای لە بەر سەفەرتاندا لول کردووە و ئەو چێوەی بەرامبەرتان شاخی قەراغ شاری خۆمانە کە بە خزمەت خەلیفە عمەری کوڕی خەتاب گەشتیت سڵاوی منی پێ بگەێنە پێ بڵێ خوا پاداشتی ئامۆژگاریەکانی مسلمانەتیت بداتەوە ئەم جا فریشتەکانی پەروەردگار گەشتن و سلاویان لەو کوڕ و کچە کرد و پیان ڕاگەیان کەخوا پێش دروستکردنی حەزرەتی ئادەم و دایکە حەوە دروست بکە بە دوو هزار ساڵ ئێوە لە یەکتر مارە بڕاون کە ئەمەیان بیست زۆریان پێخۆش بوو دڵیان ئاوی خواردەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو. خەلیفە عومەری کوڕی خەتاب هەموو بەیانێک نوێژی دابەست سوورەتی ئەنعامیە خوێن لە ڕکات یەکەمدا بەڵام لە دووەمدا کەمترێ خوێن ئیدی مزگەوت بە مسلمانان پڕبوو ئەم بەیانە هەردوو ڕکاتەکەی کورتتر و خێراتر کۆتا کرد کە مسلمانان سلاویاندایە فەرمووی بابڕۆین بە پیر بوو کوزاوەوە ئەم جاخۆی پێشیان کەوت و نوێشکەران کە سەریان سوڕما بوو شوێنی کەوتن بەرەو دەواازەی دەرەوە شار دوای گەشتنیان بۆ کوزاوە گەشتن و خەلیفە سلاوی لێکردن کە گەڕانەوە شار حەزرەتی عمر فەرمانی دا خواردنێکی فرە بکرێ بۆ مسلمانان ساڵانێکی بەختیاریان بردەسەر و خوا چەند مناڵێکی پێدان ڕەخسا و خزمەت گوزاری ئاین چەند جوان وتراوە هەستە و تۆ بکە جاخوا پەرستی کێ دەرگای ڕەحمی خوای لێبەستی بارانی ڕەحمی خوا خڕزمە ڕووی لە قاپی کە بڕۆ نەوەستی ئاکرێ کە دیلی بەستراو ئازاد بێ ڕێی کراوە بێ بەرەو سربەستی ئیدی بەخۆشی بەختیاری ژیانیان بەسەر برد تاکو و تەمەنیان کۆتا کرد شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو وتی، سەفەرم کرد، ڕێگەم گرتەبەر تاکو لە یەکێک لە هەرێمەکان گیرسامەوە. کۆمەڵێک کۆیلەی شمشێر بەدەستم بینی، لەبەرم هەستان و پرسیان، تۆ پزیشکیت؟ وتم، بەڵێ. وتیان، کە وابوو، بڕۆ دیوەخانی پاشا. ئیدی منیان بردە کۆشک، پێش ئەوەی بچمە ژوور پێیان وتم، مەرجەکەشی ئەوەیە هەر پزیشکێک، چۆتە بینینی کچە نەخۆشەکەی پاشا و نەیتوانیەوە چاکی بکاتەوە پاشا کوشتێتی ئەم جا لەوێ بردمیانە بەر دەرگای کچە پاشا کچە لە ژوورە و بانگی کرد پزیشکم بۆ بێنن ئەم جا ئەم شعرەی وت دەرگا واڵاکەن پزیشکەوە هات زۆری پێسەیرە بۆیە قشەومات چەندین نزیکان لە یەکتر دوورە یان دابڕاوان بە یەکتر بوون شاد هەرچیە گەڵێن من بێ وەڵامم لۆمەیشم مەکەن گلەی و بناشت هێندەم زانی پیرەمێردێک دەرگاکەی کردەوە چوومە ژوورۆ سێرم کرد ژوور ڕازاوەتەوە فەرشی نایە بڕاخراوە پەردە دادراوە منیش فرمودەکەی پێغەمبەرم بیرکەوتەوە کە فەرمیەتی گەرگەشتن بە جوولەکە یان نەساری سلاویان لێمەکەن سیرم کرد کچەکە لاواز و ڕەنگزرد لەو دیو پەردەوە هاواری کرد، کوا سڵاوی یەکتا و دڵسۆزی ئەی خەواز؟ سەرم لێی سوڕما وتم، چۆنم ئەناسی؟ وتی لەو کاتەوە بڕوام بەخوا هێناوە بووم بە موسڵمان بەندیان کردوم و بە شێتیان لە قەڵم داوم دوێنێ زۆر پاڕامەوە گوێم لێ بوو یەکێک پێی وتم بێخەم بە ئیبراهیمی خەواست ئەنێرینە سەر کە ڕزگارت دەکا منیش پێشتر هەر پزیشکێگە هات دڵم پێی ئەگیرا پەژارە دایەگرتم بەڵام ئەم جارە دڵم پێ دەکرێتەوە بۆیە زانم تۆ ئیبراهیمی خەواسیت ئەمجا پیرەمێردەکەی کە کچەکەی لە ژێردەستا بوو پرسی ها پزیشکەکە چۆنە کچەکەوتی نەخۆشیەکەمی دۆزیوەتەوە و دڵم خۆشە پێمەوە دیارە ڕوو لە چاک بوونەوەم ئیدی پیرەمێرد زۆر ڕێزی گرتم ئیدی حەوڕۆژ ئەچوومە ژوورەکەی بۆ چارەسەرکردنی ئەم جاپرسی کە بڕۆین بۆ دارسەلام منی ژوتم کێ ئەوێرێ لەم ژوورە دەربازت بکە کچەکەوتی هەرو کەسەی تۆی هێنایم ژوورە ئەتوانێ منێش لەم بەندیخانێ دەربێنێ ئیدی ناوی خوابان هێناو لە ژوورەکە هاتینە دەرەوە پەنا بخوا کەس نەیبینین و کوێر بوون لە ئاسماندا دواتر خۆی گەیاندە شاری مەکە و مەدینە و لەنجێ خانەی خوا بۆ ماوەی حە ساڵ مایەوە تا بە ڕەحمەتی خواچوو شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد و تێگەڕنەوە پێغەمبەرێک لە پێغەمبەران درودی خوایان لێبێ ئەچێت تا شاخێکی بڵند بۆ خواپەرستی ڕۆژانە لە لووتکەی چیامێنێت و بۆ ئاو خواردنەوە شۆڕەبێتەوە بۆ دامێنی چیاکە کە لە سەر ڕێکدا کانیەکی لێبێ بۆ ئاو خواردنەوە ڕۆژێکیان سوارێک ئەبینێ لادە تورەکێک پارەی پێبێ لەو لاخۆیەوە دای ئەنێت و ئاوەخواتەوە دواتر سوارە بێت و ڕوات و تورەکە پارەکەی لێجێ ئەمێنێ دوای کەمێک سوارێکی دی دێ دابەزێت و دەست و دەم و چاوی ئەشوات و تێر ئەخواتەوە تورەکە پارەکەی بینێ هەڵیەگرێ سوار ئەبێت و بەغار ئەڕوە ئەمیش هەروە سەیرەکە دواتر کابراایەکی داربڕ دێت و کۆڵەدارەکەی داگرێت و دەزەکە بە دەم و چاوشتن و ئاو خواردنەوە هێندەی زانی سوارە یەکەم پەیدا بوو دابەزی و لە داربڕی پرسی کوا ئەو تورە کە پارەی لێرەدا بوو سوارەش شمشێری هەڵکێشا و داربڕی کوشت ئەمجا جلوبەرگ و گیرفانەکانی گەڕا بەڵام هیچی نەدۆزیەوە سوار بوو لێدا ڕۆشت پێغەمبەرەکە سەری بڵند کردوتی ئەی پەرۆردگار یەکێک پارەکەی بێرچوو کەسێکی دی هەڵی گرت و بردی کەمێکی دی کەسێکی بێتاوان بوو لەسەر ئەو پارەیە کوژرا پەروەردگار وەحی بۆ نارد تۆ بە پەرستنەوە سەرقال ببە بەڕێوەبردنی مەملەکەت کاری تۆ نییە ئەوە باوکی و پیاوە کاتی خۆی هزار دیناری کابرایی پارەبەری زەوت کردووە ئەوە بوو بە پارەکەی گەشتەوە کابرای داربڕێش کاتی خۆی باوکی خاوەن پارەکەی کوشتبوو بۆیە تۆڵەی خۆی کردەوە ئەو پێغەمبەرەوتی لا إله إلا أنت سبحانك أنت علام الغيوب پێشنان و توانە پێغەمبەرێک دی بە دوو چاوان ئەو کارەساتە و هۆکەی نەزانی بینیم پیاوێکیان بە ناڕەوا کوشت زۆر بە تۆپزی و بەبێ تاوانی یەکێکی تریش بەبێ ماندوو بوون گەشت بە خۆشی و پارە و سامانی تومەز داربڕیش باو کوشتەی بوو کوڕی کوژراوەش دوایی بەمهانی وتیان کاری خەڵک بۆ مەجێ بێڵە ژیانی مرۆڤ سڕە و پەنهانی. چیرۆکی کەشتێوانە پیاو چاکەکە. شەهرەزاد و تێجێڕنەوە پیاوچاکێک وتوێتی کەشتیوان بووم لە ڕووباری نیلدا لە میسر لە ڕۆخی خۆرەڵاتەوە بۆ خۆرئاوا. ڕۆژێکیان لە بەلەمەکەمدا دانیشتبووم، پیرەمێردێکی نوورانی جوان هاتە لام و سڵاوی کرد، وەڵامم دایەوە، ئەمجا پێی وتم، بۆ خوا ڕێ مەدەیت سواری بەلەمەکەت ببم؟ وتم، بەڵێ. ئەمجا پرسییەوە، ئەی تێریشم ئەکەی؟ وتم، بە چاوان. پیرەمێردەکە جلێکی پینەکراوی لەبەردا بوو لەگەڵ کەشکۆڵێک و گۆچانێک کە پێی بوو کە گەیشتنەوە ئەو بە ڕووبارەکە پیرەمێرد پێوتم ئەمەوێت سپاردەیەکت پێ بسپێرم منیش وتم سپاردەکە چییە وتی کە سبەی نیوەڕۆ ئەگەی تێرە بڕۆ ئەو بن درەختە ئەم بینی ڕاکشاوم کفنەکەم لە ژوور سەرمدایە خۆت بمشۆ کفنم بکە و دوای لەسەر خوێندنم و نوێژی نیۆڕۆ لە لمەکەدا بمنێژە ئەم بەرگە پینای و کەشتکۆڵ و گۆچانەشم لای خۆت هەڵبگرە ئەگەر کەسێک هات و داوای ئەم شتانەی کرد بیدەرێ ئەو شەوم ڕۆژ کردەوە بۆ نوێژی نیۆڕۆ ڕاستپێریەکەم بیرچووەوە ئەسر بیرم کەوتەوە بەپەلە چوومەوە ئەو شوێنەی بۆی دیاری کردبووم ئەڕوانم پیرێمێرد ڕاکشا و کفنەکەی لە ژوور سەریدایە منیش چۆنی پێوتبووم جێبەجێم کرد شەو گەشتمەوە کەناری خۆرئاوای ڕووباری نیل جلە پینەکراوەکەی و کەش کۆڵ و گاڵۆکەیم پێبوو بەیانی ڕۆژی دواتر لاوێکم بینی کە پێشتر ئەم ناسی کوڕێکی جوان و ڕێک پۆش و نازدار هێشتا ڕەنگی خەنە بەدەستیەوە مابوو کە گەیشتە لام پرسی تۆ فلان کەسی دوتم بڵێ ئەم جاوتی کەوا بوو سپاردەکەم بدەرێ منیژوتم سپاردەکە چییە؟ وتی بەرگە پیناوی و کەشکۆڵ و گۆچانەکەیە وتم باشە کێ ئەم زانیاریانەی بە تۆ دا ئەیش وتی ئەوەی ڕاستی بێ دوێنێ شەو لە ئاهەنگی ژنهێنانی فڵان کەس دابووم تاکوو بەرەبەیان گۆرانیم وت ئەمجا کەمێک نووستم لە خەونمدا کەسێک هاتە ژوور سەرم و پێی وتم هەستە بڕۆ لای فڵانە کەس داوای بەرگە پیناوی و کەشکۆڵ و گاڵۆکەکەی فڵان پیاو چاگۆلی بکە چونکە مردووە و تۆ خراویتە شوێنی ئەو ئەم جاشتەکانم دەرهێنا و پێمدایەوە هەر لەو شوێنەدا بەرگە نوێ نایەبەکانی بەریداکەند و بەرگە پیناوێکەی خوالێ خۆشببووی کردەبەر و خواحافیزی کرد و ڕۆشت منیش زۆرم پەژارە خوارکاوە دەست بە تاڵ مامەوە کە شەو داهات نووسم لە خەونمدا گوێم لە دەنگێک بوو پێیوتم ئەی کۆیلەی من ئاڵوگۆڕەکانی گیان بەدەست خۆمە چۆنم بوێت واکەم دڵدار نیەتی لە یارامەرام ئارەزوخوازیت حەرامە حەرام دوور و نزیکی حەزت نازانی بڵێ پێش خۆمە منی لێ جێمام گەر ئاە و مایەت حەز و هەوەسە بڵێ بۆ مەرگ جڵەوی کێشام شەهرەزاد هەستی کرد شەودرنگ بوو